بنەوی خدا دوستان هەموو لایەک بەخێر بن ئەوڕۆ دانیشتنی نوێمە لە زنجیرە دانیشتەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە ئەمە لە دانیشتنی پێشوودا بە تێر و تەسەلی ئەوەندەی کات ئیزنی پێداین بەحسی فەلسفەی کانتمان کرد لەو دانیشتنەدا لە درێژەی فەلسفەی کاندا باسی فەلسفەی ئایدیالیسمی ئاڵمانی دەکەین سێ فیلسوفی گرینگی وەک فیشتە و شێلینگ و لەوانەش گرینگتر هێگێل لە چوارچێوەی فەلسەفەی ئایدیالیسمی ئاڵمانیدا جێگیر دەبن و دوای وانە فیلسوفێک کە عادەتەن فەلسەفەکەی دوای هێگێلی لێکۆڵینەوەی لەسەر دەکرێت بریتیە لە مارکس. ئەمە هیوادارین لەو دانیشتنەیدا بتوانین بە شێوەیەکی ڕاگوزاری باسی فەلسەفەی ئەو چوار فیلسوفە بکەین. خیشتە و شێلینگ و هێگێل و مارکس. ئەگەر دۆستان لە بیریان بی ئەمە لە دانیشتنی پێشوودا کە باسی فەلسەفەی کانتمان کرد وتمان کانت شۆڕشێشی کۆپێرنیکی لە فەلسەفەدا ساز کرد. ئەو شۆڕشە کۆپێرنیکیە بریتی بوو لە ئەو جێگۆڕکێی کە کانت بە زەین و عەینی کرد. بەر لە کانت لە فەلسەفەدا گرینگایەتی دەدرا بە عەین. زەینی چاک زەینێک بوو کە دەیتوانی زۆر باش عەینەکە، بنوێنێتەوە و نیشانی بداتەوە زەین وەکو ئاوێنەیەک لە بەرچاو دەگیرا کە ئەو ئاوێنەیە گرنگایەتەکەی بریتی بوو لە دووبارە نواندنەوەی عین بەڵام کاند ئەو معادلەی پێچەوانە کردەوە کان پێی وا بوو ئێمە بەر لەوەی کە عینەکە بناسین پێویستە زەین بناسین چونکە زەین وەکو ئاوێنە نییە بەڵکو وەکو چاویلکە یا وەکو عینەک وایە ئەوەی لە پارجۆنگی ئەو چاویلکەی تێدەپەڕێ بە گوێرەی ئەوەی کە چاویلکەکە چ تایبەتمەندیگەلێکی هەیە، عەینەکەش بە شێوەی جۆراوجۆر دەبیندرێ. بەڵام فەلسەفەی دوایی کانتی بە گشتی لە سەر چەند خاڵێک ساغ دەبووەوە. خاڵێک بریتی بوو لە درێژە پێدانی پرۆژەی ئایدیالیسمی کانت هەتا ئەو جێگای کە ئیمکانی هەبوو. پرسیاری گرینگ ئەوە بوو ئایا ئایدیالیسمی کانت بە شێوەی مەنتقی، هەر ئەوەندە دەکرا پەرەی پێ بدرێت کە کانت بۆ خۆی پەرەی پێ دا، یا دەکرا لەوەش زیاتر پەرەی پێ بدرێت و کانت مەودا و دەرفەتی ئەوەی پەیدا نەکرد کە ئایدیالیسمەکەی هەتا ئەو پەڕی خۆی پەرە پێ بدا. کەواتە یەکێک لە کۆڵەکەکانی فەلسەفەی پاش کانتی بریتی بوو لە پەرە پێدانی مەنتقی فەلسەفەی کانت هەتا ئەو جێگای کە ئیمکانی هەبوو. بابەتێکی گرنگی دیکە بریتی بوو لە نیزامسازی. ئەمە لە بیرمانە پرۆژەی کانت لە سێ پرۆژەی وردتر پێک دەهات پرۆژەکان بریتی بوون لە ڕەخنەکاری ئاوەزی ڕوت و ڕەخنەکاری ئاوەزی کردەشی و ڕەخنەکاری هێزی داوەری ئەو فیلسوفانی کە دوای کانتی هاتن پێیان وابوو فەلسفەی کانت بەسەر سێ پاژی لێکدابڕاو دابەشکراوە بەسەر سێ جوز کە ئەو جوزئانە هیچ پەیوەندیشیان پێکەوە نییە وەک دەڵێن کانت بۆ خۆشی لەو بابەتەی ناڕەحەت بوو کانت پێی خۆش بوو دەرفەتی ئەوەی هەبایە توانی بای دواجار ئەو سێ پرۆژەیە پێکەوە کۆ بکاتەوە و بیانکە بە یەک پرۆژەی واحدی فەلسەفی دیارە کانت بۆ خۆی نەیتوانی ئەو کارە ئەگەریش کردبای بێگومان بە شێوەیەشی دەکرد کە جیاواز بوو لەو شێوەی کە دوایوی فیلسوفەکان حەولیاندا بیکەن کەسانیشی وەکو فیشتە و شێلینگ و بەتایبەتی هێگێل. ئەمە دەبینین لە فەلسەفەی هێگێلدا کەڵکەڵەی گشتایەتی یا کولیەت کەڵکەڵەیەکە کە تەواوی زەینی هەگێلی داژیر کرد ئەو کەڵکەڵەیەش لە بەرامبەر پاژە لێکدابراوەکانی فەلسفەی کانت دەهات یەکێک لەو فیلسوفانی کە دوای کانتی سەری هەڵدا و خۆی بە درێژە پێدەری پرۆژەی کانت دەزانی یوهان گۆتلی پیشتە بوو لە کتێبەکان فیشتەش دەنووسن فیختەش دەنووسن فیشتە زەینێکی یەکجار زۆر تیژی هەبوو بیرتیژی فیشتە بە نێوبانگ بووە دەڵێن وەختێک منداڵ بووە بە ڕێکوپێکی هاتچۆی کڵێسەی کردووە ڕۆژێکیان کابرایشی دەوڵەمەند لە خوتبەی کڵێسەی بەجێ دەمێنێ زۆری پێ ناخۆش دەبێت کە خوتبەکەی نەویستووە ئەوانەی کە لە خوتبەکەدا حازر بوونە پێی دەڵێن ناڕەحەت مەبە، لێرە مێرمنداڵێک هەیە نێوی فیشتەیە، ئەو کە ئەو کوڕە وشە بە وشەی قسەکانی قەشەکە لەبەر دەکات، ئەتوو دەتوانی بچی قسەی قەشەکەی هەموو لەو کوڕەی ببیسیەوە. ئەو کابرا دەوڵەمەندە وا دەکات و فیشتەش لەسەر ڕا هەتا کۆتایی قسەکانی قەشەی بۆ دووپات دەکاتەوە. ئەو کابرا دەوڵەمەندە کە سەرسام بۆ بەو بیرتیژیە بڕیار دەدا کە سەرپەرشتی و کوڕی وەستۆ بگرێت و بینێتە بەر خوێندن و هەتا کۆتایی خوێندنەکەی حمایەتی ماڵی کردو هەروەکو دەزانین کانت بەحسی زانینی لە بەحسی ئازادی و سربەستی جودا کردەوە بەحسی زانین بابەتی ڕەخنەکاری یەکەمی کانت بەڵام بابەتی سەربەستییە ئازادی بابەتی ڕەخنەکاری دووەمی کانت بوو ڕەخنەکاری سێمی کانتیش کە پەیوەندی بە بابەتی هونەریەوە هەبوو هەل لە بنەڕەتدا لەسەر تەتەڵەکردنی غایەت ناسانە ساغ دەبەوە ئەوانە هەموو پرۆژەی جودا جودا بوو پیشتا پێی وا بوو سربەستی سربەستیە ئازادی هەڵبژاردن نەک هەر ئاکسیۆمی ئاوەزی کردە چیە عەقڵی عەمەڵیە بەڵکو پێشمەرج و پێشگریمانەی هەموو تەجروبەکانە، تەجروبەی پەیوەندیدار بە مەعریفەشەوە، یەنی بەردی بناغەی فیشتە بۆ لێکبەستنەوە و پەیوەندی سازکردن لە نێوان پرۆژە جیاجیاکانی کانتی ئەوە بوو کە دەیکوت کانت پێی وابوو زانین پرۆژەیەکە، عەمەلی ئەخلاقیش پرۆژەیەکی دیکەیە. پێشمەرجی زانین بریتییە لەو تەسەوڕەکانی کات و شوێن و گوتەزا دوازدە سەشنەکان بەڵام پێشمەرجی عملی ئەخلاقی بریتیە لە چی لە ئازادی هەڵبژاردن هیشتە وەکو یەکەمین هەنگاو بۆ ئاشتکردنەوەی ئەو پرۆژە جیاجیانە باسیەوەی کردی ئازادی نەکرد بەردی بناغەی عملی ئەخلاقیە نەکرد ئاکسیۆمێکە کە هەم ڕەخنەکاری دووەمی کانتی لەسەر ساف دەبێتەوە بەڵکو پێشمەرجێکە پێشگریمانەیەکە کە هەموو تەجربەیەشی لەسەر ساز دەبێت ساغ دەبێت ئەگەر ئازادی لە گۆڕێ نەبێ ئەگەر سەربەستی لە گۆڕێ نەبێ وەگەر هەڵبژاردن بە شێوەیەشی مانادار نەکرێت قسەی لەسەر بکرێ ناکرێ بە شێوەیەشی مانادار قسە لەسەر هیچ کام لە ئەزمونونەکانی بەشری بۆچوونی غایەت ناسانش دیارە لە نێو دوایین ڕەخنەکاری کاندا قەتیس کرا بەڵام فیشتە پێی وابوو بۆچوونی غایەتناسانە لەگەڵ سەربەستی و هەڵبژاردن و هەر کردەوەیەکی عەمەلی مەفهوومی ئاواڵدوانە چەمکی جمکن. فیشتە پێی وابوو ئەوەی بڕوایمە بە هەندێک لە بۆچوونەکانمان پتەو دەکا بریتی نییە لە لێکدانەوەی ڕووتی شیکارانە یا لێکدانەوەی ڕووتی مێتافیزیکی، بەڵکوو، ئەوەی کە بڕوای مە بە هێندێک بوو بڕوای مە بە هێندێک لە بۆچوونەکانمان پاساو دەدا بریتیە لەو فایدە عملیەی کە ئەو بۆچوونانە لە ژیانی ڕۆژانەدا هەیانە دۆستان دەزانن ئەو بۆچوونەی فیشتەی پەیوەندی ڕاستەوخۆی هەیە دەگەڵ بۆچوونی فیلسوفانی پراگماتیست چونکە فیلسوفانی پراگماتیست پێیان وابوو حەقیقەت بریتی نییە لەوەی کە ئەمە شتێک بڵین پەردە لەسەر شتی زۆر نەدۆزراوە و شاردراوە هەڵبدەینەوە. حەقیقەت زۆر سادە بریتییە لەو شتەی کە لە ژیانی ڕۆژانەدا بە شێوەی عەمەلی بەکاری ئێمە دێت. یەکەم کەس کە ئەو قسانەی هێناوەتە گۆڕێ فیشتە بووە. هەڵبەت فیشتە بە فیلسوفێکی پراگماتیست ناناسرێت، بەڵکو بە فیلسوفێکی ئایدیالیست دەناسرێت. ئەما ئێستاش ئەگەر دۆستان، نووسراوەی فیلسوفانی پراگماتیست متالع بکەن ئەوان بەحسی ئەو قەرزداری بەحسی ئەو قەرزەی خۆیان بە فیشتەی کردووە دویان ئەمە لەباری فەلسفیەوە قەرزداری بۆچوونەکانی فیشتی کەواتە سیەتی خود یا سێڵف لە لای فیشتەی وەکو خودێکی وەکو فاعلێکی شناسا یا وەکو فاعلێکی ناسکار پێناسە ناکرێت دۆستان دەزان هەر لە دێکارتی بەدواوە خود لە فەلسەفەی غەربی بریتی بوو لە خودێکی شناسا، خودێکی ناسکار، چونکە فەلسەفەی دێکارتی لەسەر ئەو ڕستە مێژووی دامەزرا بوو، ئەمن بیر دەکەمەوە کەواتە هەم. لێرەدا من یاخود دەگەڵ چی بە هاوتا دانراوە؟ دەگەڵ خودێکی بیرکەرەوە، دەگەڵ فاعلێکی ناسکار یا شناسا. لە ڕوانگەی فیشتەوە ئەو بۆچوونە بۆچوونی شڕاز نییە، خود بریتی نییە لە خودێکی ناسکار، بەڵکو بریتییە لە فاعیلێکی عەمەلی، ئەوەی کە خود پێک دێنی کۆمەڵەی ئەندیشەکانی نییە، بەڵکو کۆمەڵەی کردەوەکانێتی. لە ڕوانگەی دێکارتەوە و شوێنکەوتەکانی دێکارتی، خود لە پرۆسەی کۆمەڵێک تێفکریندا دروست دەبێت، ئەمە لە ڕوانگەی کەسانیشی وەکو فیشتەوە خود لە پرۆسەی هەندێک هەنگاونانی عەمەلی و هەندێک کار و کردەوەی عەمەلی دروست دەبێت کەواتە خود لە لای خیشتە نەک وەکو خودێکی ناسکار بەڵکو وەکو خودێکی تێکۆشەر تێکۆشەرنی خودێکە لە عملدایە هەمیشە هەمیشە دە عملدایە و خۆی لە ڕۆی عملەکانیەوە تعریف دەکات هێناسە دەکرێت وەختێک خود وای دەهات جیهانیش وەکو شەیفی نەفسە یا شت لە خۆیدا پێناسەی بۆ ناکرێت جیهان لە فەلسەفەی کانتدا چۆن پێناسەی بۆ کرابوو؟ جیهان بریتی بوو لە شەیئی فی نەفسە یا شت لەناو خۆیدا کە ئێمە هەرگیز دەستمان بەو شتە وەک خۆی ڕاناگا کانت نۆمێن و فێنۆمێنی لێک جودا کرد دوی نۆمێن بریتە لە جیهانی فی نەفسە شت لە خۆیدا جیهان بەو شێوەیە کە پەردەیەکی غەیبی بەسەردا دراوە وە جیهانی فێنۆمێن فێنۆمێن ئەو دیاردانەیە کە لە زەینی ئێمەدا کام دەیکوت ئێمە دەتوانین نومێنەکان بناسین ناتوانین فێنومێنەکان بناسین دەتوانین دەستمان بە فێنومێنەکان ڕابکەن ناکرێت دەستمان بە نومێنەکان ڕابکەن کەواتە جیهان لە دەرەوەی پێناسەی ئینسانەکان بریتە لە شەیی فی نەفسە یا شت لە خۆیدا بەڵام لە ڕوانگەی فیشتەوە جیهان پێناسەکەی ئەوە نییە بۆ چونکە پێناسی خود گۆڕابوو کە پێناسەی خود دەگۆڕێ، کە پێناسەی من دەگۆڕێ، بە شێوەیەکی ئوتوماتیک پێناسەی جیهانیش دەگۆڕێ. کە پێناسەی خود لە خودێکی ناسکارەوە گۆڕا بۆ خودێکی تێکۆشەر، پێناسەی جیهانیش لە شت، لە خۆیدا دەگۆڕێ بۆ چی؟ بۆ مەیدانی عەمەلی هەڵسووڕانی ئینسانەکان. جیهان لە لای کانت بریتییە لە شت لە ناو خۆیدا، بابەتێک کە هەرگیز ئینسان دەستی وێ ڕاناگا، بەڵام جیهان لە لای فریشتە بریتییە لە مەیدانی هەڵسووڕانی عەمەلی. ئەگەر جیهان نەبێ، ئێمە ناتوانین بە شێوەی عەمەلی هەڵبسووڕێین و خودی خۆمان لەو جیهانەدا فراژوو یا شکووفا بکەین. کەواتە لە ڕوانگەی فیشتەوە ئەوە جیهان نییە کە ڕەهایە یا موتڵەقە، بەڵکوو ئەوە خودە کە ڕەهایە یا موتڵەقە. جیهان یەکێک لە پێداویستییەکانی هەڵسووڕانی خودە، لێرەدا خود گرینگایەتییەکی زۆرتری هەیە لە جیهان. یەکێک لەو ڕەخنانەی کە فیشتە بەرەو ڕووی کانتی کردەوە ئەوە بوو، دەیکوت کانت دروستە شۆڕشی کۆپێرنیکی کرد، بەڵام کانت هەم گرینگایەتی بە زەینی مرۆڤ دەدا، بە خودی مرۆڤ دەدا، هەم گرینگایەتی بە شەیئی فی نەفسەش دەدا. شەیئی فی نەفسە لە ڕوانگەی کانتەوە شتێکی بێنەهایەت بوو کە هەرگیز دەستی بەشەری پێڕانەدەگەیشت. بەڵام فریشتە دەیکوت ئەمن پڕۆژەکەی کانت خالیستر دەکەمەوە چۆن دەڵم جیهان کە جێگای شت لە ناو خۆدای گرتوتەوە شت لە ناو خۆی کانتی گرتوتەوە جیهان یەکێک لە پێداویستیەکانی هەڵسوڕانی خوددا یا هەڵسوڕانی زەین کەواتە بەو شێوەیە فیشتە دەڵێ ئەمن جیهانم لە چی بەستۆتەوە لە خود بەستۆتەوە لێرەدا خود ئەوەندەی دیکە گرنگایەتی پەیدا دەکەن کەواتە لە ڕوانگەی خیشتەوە ئەوە جیهان نییە کە ڕەهایە بەڵکو خودە کە ڕەهایە مطلقە جیهان بابەتی ناسی نییە بەڵکو پێشمەرجی کردەوەیە گۆتە کوتوێکە من هەوڵم داوە فەلسفەی پیشتە لە یەک ڕستەدا کورت بکەمەوە ئەو ڕستێش بریتێ لەوە سەرەتا کردەوە دۆستان دەزانن ئەو ڕستەیە لە ڕستەیەکی دیکەوە وەرگیرا و ڕستەیەکی زۆر بەنێوبانگی مێژووی فەرهەنگی بەشەری کتێبی پیرۆزی مەسیحیەکان بەو ڕستەوە دەست پێ دەکات سەرەتا وشە بوو گۆتە ئەو وشەی ئەو ڕستەی ئاوا گۆڕیوە سەرەتا کردەوە بوو یا سەرەتا عمل گۆتە دەڵە ئەوە ئەو پوختەی فەلسفەی فیشتەیە لە یەک ڕستە بابەتێکی گرنگی دیکە کە دەکرێت لە فەلسەفەی فریشتەدا ئاماژەی پێ بکەین بابەتێکە کە ڕەچەڵەکەکەی دەگەڕێتەوە بۆ هیۆمی فریشتە ئەو بابەتەی لە کانت فێر بوو کانتیش لە هیۆمی فێری بەحسەکە ئەوەیە کە ناکرێت لە هەندێک مشاهداتی تەجروبیەوە ئەمە یاسایەکی زانستی یا قانونێکی علمی هەڵبهێنجین یا ئیستنتاج بکەین یعنی ئێمە ئەگەر سەد جاریش هەزار جاریش بە هەزاران جاریش ببینین کە ئاو لە سەد پلەی سانتیگراد دەکوڵێ ناتوانین وەکو قانونێک وەکو یاسایەک بگەین بۆ ڕستەیە کە هەمیشە ئاو لە سەد دەرزی سانتیگراددا وەکوڵ دێ یعنی ئەو گوزاری ئەو گوزارەی دوایە گوزارەیەکی گشتیە گوزارە گشتیەکان لە مشاهداتی تەزروبیەوە وەدەست نایە بۆ چونکە مشاهداتی تەزروبی هەمیشە سنووردارە ئەتو دە جارانە مشاهدەی دەکەیت سەد جاران دەکەی هزار جاران دەکەیت بە هزاران جار دەیان کە ئەما دیسان لە باری منطقی و ئەو هزاران جاران نابێت ئەو سوورە کولیە کە ئەو قانونە علمیەتی هەمیشە هەرچی ئاوا لە سەد دەرزی سانتیگراد دۆستان دەزانم یاسا زانستیەکان قانونە علمیەکان هەمویان سووری کولیان وەختێک نیوتۆن دێ بەسی ئەوەی دەکات کە هەرچی جرمی مادییە یەکتر ڕادەکێشن، ئەو جرمە مادییە هەموو شتێک دەگرێتەوە، چ بەرد بێت، چ دار بێت، چ مانگ بێت، چ خۆر بێت، چ عەرز بێت، هەموو شتێک دەگرێتەوە، یەنی سوورەکەی سوورێکی کولییە، ئەمە بە دوو جار و دە جار و سەد جار و هەزار جار بەدیکردنی تەجروبی ناتوانین بە قانونی عیلمی بگەین. ئەوە هەر کێشەیەک بوو کە هیۆم وەختی خۆی کەشفی کرد وەکتی ئیستقرار لەبەر ئەوەی کێشەیە ئیستقرار تعریفەکەی چییە حرەکەتی زەین لە بابەتی جزئیەوە بۆ بابەتێکی کولی وەختێک ئەمە دەجاران دەبینین ئاو لە سەد دەرزی سانتیگراد داوەکەوتێت سەد جاران دەبینین بۆ خۆن دوایە پازدانێکی منتەقی دەکەین چۆن پازدانیشی منتقی دەکەی دین لەسەر ئەساسی ئەو بینینە بەرتەسکانە ئەو بینینە سنووردارانە دین چ ساز دەکەین گوزارەیەکی کولی ساز دەکەین دەڵێن هەمیشە هەرچی ئاوە لە سەد دەرزی سانتیگراد وەکوڵ لە باری منتقیەوە دێرەدا مەودایەک هەیە گەپێک هەیە کە لێنێک هەیە کەمە لە باری منتقیەوە ئیزازەمان نییە لە سەد مشاهدە و هزار مشاهدان بگەین بە گوزارەیەکی کولی ئەمە ئەگەر بە ملیۆنان مشاهیدەی تەجروبیشمان هەبی لەو ملیۆنە مشاهیدە تەجروبیانە ناتوانین بگەین بە گوزارەیەکی کولی لەباری منتقیەوە ئەوە گرفتی گەورەی ئیستقرایە دیارە کانتیش ئەو گرفتەی لەبەرچاو فیشتە دەڵە ڕاستە و قسەیە دەڵێ ئێمە ناتوانین لە هەندێک مشاهیداتی تەجروبیەوە بگەین بە یاسایشی زانستی یا قانونی شعری بەڵام پێچەوانەکەی دەکرێت پێچەوانەکەی چییە؟ ئەمە لە یاسایەکی زانستییەوە دەتوانین موشاهەداتی تەجروبی ئیستنتاج بکەین. ئەو قسەیە قسەیەکی زۆر ڕاستە. لە یاسایەکی زانستییەوە دەتوانین چەندین موشاهەدەی تەجروبی دیکە ئیستنتاج بکەین. لە بنەڕەتدا ئەمە چۆن دەتوانین بە شێوەی تەجروبی یاسا زانستییەکان بە تاقی بکەینەوە؟ وەختێک یاسا زانستییەکان گشتین بە سووری کولی دەردەبڕدرێن، ئەمە چۆن دەتوانین بە یەک دوو تاقیکاری سادە ئەو گوزارە گشتیانە بە تاقی بکەین و لەبەر ئەوەی کە دەتوانین گوزارەی مشاهدەتی لەو یاسا گشتیانە ئیستنتاج بکەین بۆ نمونە وەختێک ئەنیشتین قانونی نسبیەتی عامی گەڵاڵە کرد هەندێک گوزارەی مشاهدەتیشی لە ئیستنتاج کرد بۆ نمونە کوتی ئەگەر خۆر گیرا ئەگەر خۆر گیرا ئەگەر ئەمە دیتمان تیشک لە نزیکی خۆر دەچەمێتەوە خوار دەبێتەوە ئەوە پاڵپشتێکە پشڕاستکردنەوەیەکە بۆ تئۆریەکەی نسبیەتی عام بەڵام ئەگە دیتمان لە نزیک خۆریش نور هەر بە خەتی مستەقیمدا دەڕوە ئەوە تئۆریەکەی من هەڵوەشاوت کەواتە تئۆریە گەورەکان بۆی کە بکرێ بە تاقی بکرێنەوە هەندێک ئیستنتازی موشاهەدەتی چکۆڵەتریان لێ دەکرێ کە ئێمە دەمانهەوێ ئەو تئۆریە گەورانە بە تاقی بکەینەوە خودی تئۆریە گەورەکان بە تاقی ناکەینەوە بەڵکوسی بە تاقی دەکەینەوە ئەو گوزارە مشاهدەتیە سکۆڵانە بە تاقی دەکەینەوە کە تاقیکردنەوەیان یەکجار زۆر ئاسان کەواتە پیشتە سی کوت کوتی ڕاستە ئێمە لە هەندێک مشاهداتی تەزروبیەوە ناتوانین بگەین بە یاسایەکی گشتی ئەمە پێچەوانەکەی ڕاستە. لە یاسا زانستییە گشتییەکانەوە دەتوانین بە چی بگەین؟ بە هەندێک موشاهیدە و بە هەندێک ڕووداوی جوزئی بگەین. دەڵێ ئەو دیسان چ ئیستفادەیەشی لێ دەکات فیشتە لەو کەشفەی ئیستفادەیەشی ئایدیالیستی لێ دەکات. دەڵێ ئەو یاسا زانستیانە لە مێشکی مەدایە، لە زەینی ئێمەدایە. کەواتە ئێمە لە زەینی خۆماندا دەتوانین زۆر ڕووداو کە هێشتا ڕوویان نەداوە پێشبینی بکەین. ڕووداوە چکۆڵەکان لە زەینی مەوە سەرچاوە دەگرن و منتەبق دەکرێن دژە جیهانی دەرو ئەوە شەر ئەنجامێکی ئایدیالیستی بوو کە پیشتە لەو بەحسە منتقی وەرگرت بە تایبەتی ئەگەر ئەو زەینە زەینێکی یەکجار زۆر گەورە بێ زەینی خوددا بێ دیارە خوددا هەموو یاساکانی دەزێنیدایە کەواتە دەکرێت هەموو ڕووداوەکان و هەموو ئومورە جزییەکان لەو زەینە گەورەوە ئیسنتاز بکەن ئەوانە هەموو هەندێک نەتیجەگیری ئایدیالیستی بوون کە فیشتە لەو باسانە بوو. فیلسوفێکی دیکە کە دوای فیشتەی سەری هەڵداوە و هەر سەر بە سوننەتی ئایدیالیسمی ئاڵمانییە بریتییە لە فرێدریش شەلینگ. فەلسەفەی بەشێکی گرینگ لە فەلسەفەی شەلینگی بریتییە لە فەلسەفەی سروشت، لە فەلسەفەی تەبیعەت. ئەمە ئەوەی گرینگە ئەوەیە کە فەلسەفەی سروشتی شەلینگ دژکردەوەیەک یا کاردانەوەیەک بوو بەرامبەر بە فەلسەفەی سروشتی فیشتە، لە ڕوانگەی فیشتەوە ماددە لە چیەوە بە وجود دێت؟ لە نەفسێشی گیاندارەوە بە وجود دێت، کەواتە لە فەلسەفەی فیشتەدا ئەوەی گرینگە بریتیە لە ڕۆح یا زەین، ماددە لە ئەنجامی ئەو ڕۆحەوە پێک دێت. شێلینگ ئەو هاوکێشەی پێچەوانە کردەوە، وتی بە پێچەوانە ئەوەی کە هەبووە لە سەرەتادا ماددە بووە، ئەمە شتێکی غەیری ماددیمان نەبووە، ماددەش هەمیشە لە گۆڕاندا بووە. ئەوە زۆر گرنگە مادە هەمیشە لە گۆڕاندا سروشت لە ڕوانگەی شەلینگەوە بریتی نییە لە کۆمەڵێک دۆخی ڕاوەستا و نەگۆڕ بەڵکو سروشت لە ڕوانگەی شەلینگەوە بریتە لە هەندێک پرۆسە کە دایمە لە حاڵی گۆڕان و لە حاڵی گورندایە لە ڕوانگەی شەلینگەوە سروشت بریتە لە گشت جیهانی بوون کەواتە گشت جیهانی بوون دەگەڵ سروشت بارتەقایە ئەو بۆچوونە ڕێک دەگەڵ بۆچوونەکەی ئیسپینوزا ڕێک دەکەوێت دۆستان لە بیریان سپینوزا جوای دەکوت دەکوت جیهانی بوون سنوورەکانی جیهانی بوون هاوجوتە دەگەڵ سنوورەکانی جیهانی سروشت لە دەرەوەی سروشت هیچ شتێک بوونی نیە خداش کە ئێمە بەحسی دەکەین بریتە لە مەزموعی سروشت شێلنگی جوای دەکوت دەکوت سروشت بریتە لە گشت جیهانی بوون و ئەم جیهانە بێوچان لە حاڵەتی گوران و گۆڕاندایە قەت ڕناوەستە دایمە لە حاڵەتی بەخۆداهاتن کەواتە لە ڕوانگەی شەریکەوە سەرەتا هەر مادەی بێژیان هەبوو دوای ژیان سەری هەڵدا ژیان سەرەتا لە قالبی ڕوەک و جیادا سەری هەڵدا دواتر لە قالبی ئاژەڵدا و دواتر لە قالبی مرۆڤدا کەواتە دەتوانیت چەند تێزێک لە ڕوانگەی شەرینگەوە گەڵاڵە بکەین یەک سروشت بوونێکی واحدە دوو سروشت چەشنێک دۆخ و هەلومەرجی نەگۆر و ڕاوەستاو نییە، بەڵکو پێواژۆیەکی هەردەم لە حاڵی گوران و لە حاڵی گۆڕاندایە، گوران یەنی تەکوین، دیارە گۆڕانیش یەنی تەغیر و تەحەول، سروشت، پێواژۆش یەنی فەرایەند، پرۆسە، سروشت نابێ ئێمە وەکو دیاردەیەکی ڕاوەستاوی پێناسە بکەین، بەڵکو دەبێت وەک پێواژۆیەک یا وەکو پرۆسە و فەرایەندێکی پێناسە بکەین. پێواژۆیەک کە هەردەم لە حاڵی بەخۆداهاتن هەردەم لە حاڵی گۆڕان و تەکاندا و هەرگیز لەو گۆڕان و گورانە ڕناوەستن و تێزی سێن کە یەکجار زۆر گرنگە مرۆڤش بەشێکە لەو سروشتە مرۆڤ لە سروشت دانەڕاوە کەواتە هەموو ئەو بۆچوونانێک کە دەکرێت لەبارەی مرۆڤیدا بیڵین دەکرێت لەبارەی سروشتیدا بیڵین وە بەپێچەوانە هەموو بۆچوونانێک کە دەکرێت لەبارەی سروشتیدا بیڵین دەکرێت لەبارەی مرۆڤیشدا بین. بەرچاوترین تایبەتمەندی سروشت لە ڕوانگەی شێلینگەوە بریتییە لە هێزی داهێنەرێتی لە ڕادەبەدەری. قودرەتێ خەلاقییەتێ بی ئەندازە. یەنی هیچ سنوورێک، هیچ سنوورێک بۆ هێزی داهێنانی سروشت لە گۆڕێدا نییە. سروشت لە ڕوانگەی شێلینگەوە بریتییە لە سروشتی سروشتخولقێن، ئەوە ئیستلاحێکە کە وەختی خۆی سپینوزا لە کاری کردبوو سروشتی سروشت خولخێن تەبیعەتی تەبیعەت ئافرین تەبیعەت بۆ خۆی هەردەم خەریکە تەبیعەتی دیکە ساز دەکاتەوە و ئەو سازکردە کۆتایی نیە و هەتا هەتایە هەر درێژەی دەبێت شلین دەڵێت بە میلیۆنان بوونەوەری زیندوو لە هەر چرکەیەکدا دروست دەبێت دیارە چونکە مرۆڤش بەشێکە لەو سروشتە کەواتە ئەو حکومەی سروشت لەبارەی مرۆڤیشدا وەڕاز دەگەڕێت چۆن سروشت داهێنەرە وە حەدو سەدێک بۆ داهێنەرێکی سروشت لە گۆڕەدانە، مرۆڤیش هەر ئاوا داهێنەرە، وەیس حەدو سەدێک بۆ هێزی داهێنەرێتی و خەلاقیەتی مرۆڤ لە گۆڕەدانە. بەڵام جیاوازیەک لە نێوان داهێنەربوونی مرۆڤ و داهێنەربوونی سروشت لە گۆڕەدێت جیاوازەکە لە سیدایە جیاوازیەکە لەوەدایەکە مرۆڤ داهێنەرشی خودداگایە بە ئاگاداریەوە کاری داهێنان دەکات سڵەپۆپەی یا ئەوجی داهێنانی مرۆڤ لە چیدا خۆی دەنوێنێ لە هونەردا ئەو پەڕی داهێنانی مرۆڤ بریتە لە داهێنانی هونەری شلین دەڵێ وەختێک مرۆڤ داهێنانیشی هونەری دەکا خەریکە بە شوێن شاردراوەترین نەدۆزراوەکانی خۆیدا دەگەڵێت ئوستان دەقەت بکەن ئەو فەلسفەیە فەلسفەی ئایدیالیسمە ئایدیالیسم هەمیشە فەلسەفەکانی دژ بە خۆی بەوە تاوانبار کردووە کە ئەوان یەکجار زۆر لەسەر هێزی ناسی پێداگری دەکەن بە دەربڕینێکی دیکە ئایدیالیستەکان فەلسفەکانی دژ بخۆیان بەوە تاوانبار دەکەن کە ئەوەندەی حەقی معریفە و زانین دەدەن حەقی هێزەکانی دیکەی مرۆڤ نادەن کەواتە لە جێگای خۆیدا بووکە ئایدیالیستەکان زیاتر لەوەی کە لەسەر فەلسەفە و لەسەر ناسین و لەسەر بابەتی شیکارانە پێداگری بکەن لەسەر چی پێداگریان دەکرد لەسەر هونەر پێداگریان دەکرد شیرین دەیکوت سڵەپۆپەی داهێنانی بەشەری لە هونەردا خۆی دەدۆزێت هونەریش چییە هونەریش بریتە لە بە دوواداگەڕانی بەردەوامی مرۆڤ بۆ دۆزینەوەی شاردراوەترین توێژەکانی بوونی خۆی کەواتە ئەگەر مرۆڤ بەشێک لە سروش بێ سروشت ئەو پەڕی داهێنانی خۆی لە چیدا دەبینێتەوە لە داهێنانی هونەریدا دەبینێت دەزانین لێرەدا شێلینگ بۆ هونەرمەندانی پێ هەڵدێنێتەوە ئەو بۆچوونە نزمەی کە ئەفلاتون بۆ هونەرمەندانی هەبوو هەتا زمانی شێلینگی قەرەبوو ناکرێتەوە دۆستان لە بیریان ئەفلاتون پێیوا بوو هونەرمەندەکان ساختەترین شێوەی ناسی بەدەستەوە دەبن هونەرمەندەکان جەماعەتێکی ساختەچی و فێڵبازن لەبەرچی لەبەرەوەی کە لە ڕوانگەی ئەفلاتونەوە جیهان بەگشتی بۆ خۆی بریتی بوو لە کۆپی فۆرمە بەرزەکان هونەرمەندەکانیش دێن جارێکی دیکە لەو کۆپیە کۆپی دیکە هەڵدەگرنەوە هەتا ئێرش قەیدی ناکە ئەفلاتون پێی وا بوو ئەگە هەتا ئێرش باسەکە کۆتایی پێهات تبا تاوانێکی زۆر بەرەو ڕووی هونەرمەندەکان نەدەبوو بەڵام هونەرمەندەکان بانگەشەی ئەوە دەکەن ئەو شتێک کە ئەوان بەدەستەوەی دەدەن شتێکی واقعیە لاتون دێک شتێکی ساختە ئیرا دەکەن هونەرمەندەکان بەڵام بە شتێکی ڕاستەقینە نیشانی بدەن لاتون پێی وابوو تاوانی هونەرمەندەکان لێرە دەن کەسی دەبینین لە فەلسفەی شلینگدا هونەر تەنانەت جێگە و پێگەیشی زۆر زۆر بەرزتر و مەزنتر لە فەلسفەش پیدا دەکەن مرۆڤی ڕاستەقینە، مرۆڤی داهێنەر لە ڕوانگەی شێلینگەوە بریتی نییە لە مرۆڤی بیرکەرەوە، بەڵکو بریتییە لە چی؟ لە مرۆڤی هونەرمەند. هەر بۆیە ئەو بزووتنەوەی کە لە ئاڵماندا ساز بوو و بە بزووتنەوەی ڕۆمانتیسم نێوی دەرکرد، لەگەڵ ئەوەی کە پێیەکی لەنێو جیهانی فەلسەفەدا بوو، پێیەکیشی لەنێو جیهانی ئەدەبیات و هونەردا بوو. پێکەوەشیان دەرسکرد بەڵام شەلین زۆر زوو لە بۆچوونە فەلسەفیەکانی گەڵاڵە کردوە بڵاوی کردنەوە بەڵام هێگێل وەکو کانتی کانتی ژوە لە دەورانی نزیک بە پیری بۆچوونەکانی خۆی گەڵاڵە کرد یەکەم کتێبی گرنگ کە هێگەل نووسی کتێبێک بوو دەربارەی بەراوردکردنی نێوان فەلسفەی فیشتە و فەلسفەی شەلینگی ئەم بۆی باسی ئەو کتێبی هێگەلین کرد چونکە کارتێکردنی هەبوو لە فەلسەفەی دواتری هێگێلیدا. فەلسەفەی هێگێلی دەکرێت بڵێین ئاوێتەیەک بوو، لێکدانێک بوو لە نێوان فەلسەفەی فیشتە و فەلسەفەی شێلینگی. وەکو شێلینگ، ئەو خاڵە هاوبەشانەی کە هێگێل لەگەڵ شێلینگی هەیەتی ئەوەیە، وەکو شێلینگی هێگێل پێی وایە واقیع بابەتێکی واحیدی ئۆرگانیک و یەکپارچەیە و ئەو واحیدە ئۆرگانیکە یەکپارچەیە، دۆخێکی ڕاوەستاو و نەگۆڕی نییە، بەڵکو دۆخێکی هەمیشە بگۆڕی هەیە. دیسان وەکو شێلینگ پێی وابوو غایەتی ئەم گۆڕانە و غایەتی ئەو گەشەسەندنە بریتییە لە خوداگایی و خۆناسین. ئەو هەموو گۆڕانە، ئەو گۆڕانە بێ ئەندازانانە، لە کۆتاییدا بۆ چ لایەکی دەچن؟ بۆ چ، بەرەو چ غایەتێکی بەڕێوەیە؟ بەرەو غایەتی خوداگایی و فراژووبوونی خوداگایی. بەڵام بەپێچەوانەی شێلینگ، پێواژۆیەکەی بەگشتی لەگەڵ سروشت بە هاوتانە دەزانی، لێرەدا بەلای بۆچوونی هێگێلی بەلای بۆچوونی فیشتەیدا دەشکاوە، فیشتە پێی وابوو ئەوەی کە گرنگایەتی هەیە ماددە نییە، بەڵکو زەین یا ڕۆحە. هێگێلیش وەکو فیشتەی پێی وابوو ئەوەی کە تەوەرە، محورە، بریتییە لە بوونێکی غەیری مادی. لە فەلسەفەی هێگێلدا وشەیەک هەیە بە ئاڵمانی دەبێتە گایست. گایست هەم بە ڕۆحیان وەرگێڕاوە هەم بە زەینیان وەرگێڕاوە. لە ڕاستیدا شتێکی زەینیتر لە ڕۆحە و ڕۆحانیتریش لە زەینە. ئێمە لە فارسی و لە کوردیدا بەڕاستی هەم دەکرێت بە ڕۆحی تەرجمە بکەینەوە هەم دەکرێت بە زەینی تەرجمە بکەین یا دەکرێت هاوکات هەم ڕۆحی بۆ بنووسین هەم زەینی بۆ بنووسین گایست. لە ڕوانگەی هێگێلەوە واقع لە گشتایەتی خۆیدا بریتییە لە گایست، ئەمە چ گایستێک، چ ڕۆحێک، چ زەینێک؟ زەینێکی ڕاوەستاو و سنووردار نا، زەینێک، ڕۆحێک، کە هەردەم خەریکە وەکوو تۆمارێک دەبێتەوە. مێژوو لە ڕوانگەی هێگێلەوە بریتییە لە چی؟ مێژوو لە ڕوانگەی هێگێلەوە بریتییە لە بوونەوەی تۆماری ڕۆح، کەواتە ئەمە دەکرێت بە گشتی ڕەوتی مێژوو دیاری بکەین. حەڕەکەتی مێژوو حەڕەکەتێکی کوێر نییە، بەڵکو ڕووی لە غایەتێکی دیاریکراودایە. مێژوو لە گۆڕان و لە گووراندایە هەتاکو دەگاتە ئاستێک کە ئیدی لەو گۆڕان و گوورانە دەکەوێت. ئەوێ کۆتایی مێژووە. ئەو تێئوریانەی کە دوای هێگێلی بە نێوی کۆتایی مێژوو گەڵاڵەکراون، هەموو سەرچاوە و ڕەچەڵەکەیان دەگەڕێتەوە بۆ کێ؟ دەگەڕێتەوە بۆ هێگێلی، تەنانەت لە نێو لیبڕالەکانیشدا. مارکس کە پێی وابوو جیهان بۆ لای دامەزرانی کۆمەڵگایەکی بێتەبقە دەچێت و پێکهاتنی کۆمەلگایشی بێتەبقا بریتە لە کۆتایی مێژوو ڕەچەڵەشی ئەو بۆچوونەی ماکسی دەگەڕاوە بۆچێ بۆ هێگەلی کەسانێکی لیبرالی وەکو فۆکۆیاماش کە پێیان وایە وەختێک کۆمەلگا دەگا بە کۆمەلگایشی تەواو لیبرالیستی و سەرمایەداری دەوێدایدی ڕوتی ئاڵوگۆڕەکە ئاڵوگۆڕەکە کان خاو دەبنەوە و ئیدی ئاڵوگۆڕێکی دیکە ئەمە نابینی، لیبرالیسم کۆتایی مێژووە، بۆچوونی ئەو کەسەش هەر ڕەچەڵەکەی دەگەڕێتەوە سەر بۆچوونی هێگێلی. نێوی فەلسەفەی هێگێلی بریتییە لە ئایدیالیسمی موتڵەق یا ئایدیالیسمی ڕەها، دۆستان دەزانن فەلسەفەی کانتی بریتی بوو لە ئایدیالیسمی ئیستعلایی، ڕەسوونەتی ئایدیالیسم لە کانتەوە دەست پێ دەکات، ئیدی ئەو ئایدیالیسمە لە هێگێلدا دەگاتە ئەوپەڕی خۆی، دەگاتە چڵەپۆپەی خۆی. هەر بۆیە بە فەلسەفەی هێگێلیان گوتووە ئایدیالیسمی ڕەها یا ئایدیالیسمی موتڵەق. لە ڕوانگەی هێگێلەوە چەند چەمکێک هەن کە ئەوانە تەقریبەن هاومانان، یەکیان چەمکی ڕۆحە کە ئێستا ئاماژەمان پێ کرد، گایست. ڕۆح بریتییە لە واقع لە گشتایەتی خۆیدا، واقع لە گشتایەتی خۆیدا هەمان ڕۆحە، ڕۆحیش وتمان شتێکی ڕاوەستاو و نەگۆڕ نییە، هەردەم لە حاڵی گۆڕاندایە. لە ئەنجامی کرانەوەی تۆماری ڕۆح، چ پێک دێ مێژوو پێک دێ یا گەر بمانەوێ بە شێوەیەکی وردتر بڵێین مێژوو بەستێنێکە بەستەرێکە کە ڕۆح یا موتڵەق لەو بەستەرەدا خۆی دەبینێتەوە خۆی نیشان دەدا خۆی دەکاتەوە و ئەوانە هەمویان بریتین لە خوددا کەواتە وشەی وەک ڕۆح و واقع و مێژوو و خوددا لە ڕوانگەی هێگەلەوە ئەومانە لە ڕوانگەی هێگەلەوە ئەگەرچی زەین خاوەنی داڕشتە و پێکهاتەیەکی تەجریدی و جیهان داگرە، بەڵام ناواخنەکەی لە دەورانە مێژووییە جۆراوجۆرەکاندا گۆڕانکاری بەسەردا دێت. هەر دێ و دەبێتەوە، دێ و گۆڕانکاری بەسەردا دێت. هەر دێ و بەخۆیدا دێت. مەنتقی هێگێلی بەرەوڕووبوونەوە لەگەڵ مەنتقی سووری ئەرەستوویی بوو. لە مەنتقی ئەرەستووییدا هەندێک تێزی بەڵگەنەویست هەن. مەنتقی ئەرەستوویی بەگشتی لەسەر ئەو تێزانە ساغ دەبێت، لەسەر ئەو ئاکسیۆمانە ساغ دەبێتەوە. گەر ئەو ئاکسیۆمانە نەفی بکەینەوە، بە گشتی بناغەی مەنتقی ئەرەستوویی دەڕوخێت. ئەو ئاکسیۆمانە چین؟ یەکەمیان ئەوەیە، ئەسڵی ئەم، ئەو، بوون یا ئەسڵی این هەمانی یا ئایدێنتیتی پرێنسیپڵ، کە دەتوانین بە سێ فۆرمۆڵیش بەیانی بکەین، ئا، بەرابەرە دەگەڵ چی؟ ئا. ئەگەر زۆر بە زمانێکی سادە بڵێین، هەر شتێک بریتییە لە خۆی. ئەو ئەسڵە بەردی لە ڕوانگەی ئەرەستووە، بەردی بناغەی مەنتقە و بەردی بناغەی تێفکرینی بەشەری. لەو ئەسڵە بەڵگەنەویستر لە یاساکانی مەنتقی ئەرەستوویدا بوونی نییە، هەر شتێک خۆیەتی. ئەسڵی دووەم ئەسڵی ئیمتناعی تەناقوزە. ئەسڵی ئیمتناعی تەناقوز دەڵێ ناکرێ هەم ئامان هەبێ هەم نات ئا. دەڵێ ئەوە نابێ. پێکەوە کۆکردنەوەی ئا و نات ئا ئیمکانی نییە. پێکەوە کۆبوونەوەی ئا و نات ئا نەفی دەکرێتەوە. ئەسڵی سێیەم بریتییە لە. هێگێل مەنتقەکەی لەگەڵ ئەو مەنتقەی ئەرستوی تەبانیە بناغەی مەنتقی ئەرستوی لەلایەن هێگێلەوە هەڵدەوەشێت چۆن یەکەم هەنگاو بە هەڵۆشاندنەوەی ئەسلی ئەم ئەو بوون هەر شتێک خۆیەت ئەگەر بمان هەیە بە زمانێکی زۆر سادە ئەو بۆچوونی هێگێلی لێک بدەینەوە هێگێل دەڵێ وانی هەر شتێک هەر خۆی بێت فاقەن هێگێل دەڵێ هەر شتێک ناتەبای خۆشی لە هەناوی خۆیدا هەڵگرتووە، هەر شتێشی ئەنگۆ گریمانەی دەکەن، ئەو شتە ناتەباکەی خۆی لە هەناوی خۆیدا هەڵگرتووە، یەعنی ئەوەندەی کە ئا بەرابەرە دەگەڵ ئا، لە ڕوانگەی هێگێلەوە ئەوەندەش ئا بەرابەرە دەگەڵ چی؟ ناتەبا. هێگل دەڵێ ئەگەر وانەبا هیچ ئاڵوگۆڕێک لە مێژوودا ساز نەدەبوو. هەر لە جێدا سازبوونی ئاڵوگۆڕ لە مێژوودا لە ڕوانگەی هێگلەوە لەبەر چییە؟ لەبەر ئەوەی کە شتەکان ناتەبای خۆیان لە هەناوی خۆیاندا هەڵگرتووە، دوو شتی ناتەبا وێک هەڵناکەن، پێکەوە لە ناتەباییدان و لە ئاکامی ناتەبایی ئەو دوانەدا پرۆسەیەک ساز دەبێت. شتێکی دیکە پێک دێ دووبارە ئەو شتێ دیکە کە پێکات شتێکی تازە کە پێکات لە ئاکامی ئەو وێک هەڵنەکردنەی دیسان ئەویش ناتەبایەکەی خۆی دەهناویدایە لەسەر ڕاوە کێشەیەک مشتومڕێک ساز دەبێت و لە ئەنجامی ئەو کێشە مشتومڕێکدا شتێکی دیکە ساز دەبێت و هەر بەو شێوەیە ئەو ڕەوتە هەتا مێژوو کۆتایی پێ درێژی کەواتە منطقی هێگێل و تێفکرینی هێگێل لەسەر چی ساغ بۆتەوە لەسەر هەڵوەشاندنەوەی ئەو پرەنسیپانەی کە ئەرەستوو دڕۆی پێ لێکدانەوەی هێگێلی لە بۆ تەحلیلی هەموو شتێک ئەو ئەسلی لەکار دەکرێت ئیسلاحی ئالیناسیۆن یا نامۆبوون ئیسلاحێکە لە فەلسفەی نوێدا و لە گوتاری ڕووناکبیری نوێدا یەکجار زۆر دووپات دەبێتەوە نامۆبوون وەکو چەمکێکی فەلسەفی لە شێوە سەرچاوی گرتووە لە هێگێلەوە نامۆبوون یعنی چی یعنی ئا هەمیشە دژی ئاشی لە خۆیدا هەڵگرتووە ئا هەمیشە ڕەگەزە نامۆیەکەشی لە هەناوی خۆیدا هەڵگرتووە یا بە پێچەوانە نات ئا ئای لە هەناوی خۆیدا هەڵگرتووە فەرقی نیە ئەو دوانە هەر یەک دەبڕێت بۆ لێکدانەوەی سیاسی هێگەلیەکان ئەو ئەسلی لەکار دەکەن بۆ یۆنانی چوار سەدە بەر لە زایینی مەسیح دموکراسی یەکەمجار لەوێ دامەزرا وەکو نیزامێکی سیاسی بەڵام دۆستان دەزانن هەر لەو نیزامە سیاسیەیدا لەگەڵ ئەوەی کە نیزامەکە نیزامێکی دموکراسی بوو بەڵام کۆیلەکانیش ڕادەگیران خەڵک کۆیلەدار بوو کۆیلەی ڕادەگرتن ئەو کۆیلانە شتێک بوون لەباری مافی کۆمەڵایەتی و مافی سیاسی و شتێک بوون لە نێوان ئاژەڵ و لە نێوان ئینسانی ئاژەڵ نەبوون بەڵام ئینسانیش نەبوو باشترە بڵین بە ئاژەڵ حیساب نەدەکران بەڵام بە ئینسانیش حیساب نەدەکران هێگەل دەڵێ ئەو دوو دۆخە تەواو دوو دۆخی دژ بەیەک ئەتوو لە لای شبەی بڵێ هەموو ئینسانێک مافی ئەوەی هەیە کە دەنگ بدا و مافی ئەوە هەیە کە بۆچوونی خۆی لە بەڕێوەبردننی گشتیدا ئەعمال بکە لە لایش دیکە بێ هەندێک لە ئینسانەکان بە نیمسە ئینسان و نیمسە ئاژەڵ حسابکەوی بیان کەی بکەویە بەڵام ئەو دوو دۆخە هەمیشە پێکەوە لە مشتومڕدا بوون. مشتومڕی ئەو دوو دۆخە لە ڕوانگەی هێگێلەوە گەیشت بە چۆن؟ گەیشت بە فێئودالیسمی تایبەت بە سەدەکانی ناوەڕاست. هێگێل دەڵێت پێ وا نەبێت فێئودالیسم، فێئودالیسمی سەدەکانی ناوەڕاست یا قوڕنی وەستا شتێکی کەمتر لە نیزامی دێموکراسی یونانی بێت. بە لەبەرەوەی کە مێژوو هەمیشە بەرەو پێش دەسێ دەڵێت فێودالیسمی قڕونی وەستایی لە دموکراسی یونانی پێشکەوتوتر بوو بۆ چونکە ئەو پێشمەرجێک بوو بۆ وەدیهاتنی سەرمایداری و سەرمایداریش دیارە پێشمەرج لە ڕوانگەی هێگەل یا باشترە بڵین لە ڕوانگەی ماکسە و بە خوێندنەوەی ماکس لە هێگەلی سەرمایداریش پێشمەرجێک بوو بۆ وەدیهاتنی حکوومەتی کۆمۆنیسمی جیهانی ئەو دیارە یۆتۆپیای چەپەکان بوو یۆتۆپیای هێگێلیە چەپەکان ئەوە یەک نمونە کەواتە ئەو لێکدانەوەیە لەسەر چی ساغ بووە لەسەر هەبوونی دوو ماکی ناتەبا لە هەناوی یەک بابەتی واحد ئەمە ڕوودا شتێکی تەواو جیاواز بکەین بەحسێکی دینی و تئۆلۆژیک هەڵبەت دووبارە دەڵێمەوە لە ڕوانگەی هێگێل یا هێگەلیەکانەوە بێنینار هێگێل دەڵێت لە سەرەتادا خوددا یا زەینی ڕوت هەبوو زەهنی مطلق زەینی ڕووت یا خودا بریتی بوو لە بوونی ڕووت، وجودی مطلق. خودا سەرەتا هەوڵی دا بیر لە خۆی بکاتەوە. ئەو دەربڕینە بە شێوەی جۆراوجۆر لە نێو فەلسەفەکانی جگە لە فەلسەفەی هێگەلیش هەبوو، تەنانەت لە نێو فەلسەفەی ئیسلامیشدا، لە نێو فەلسەفەی مەشائییەکاندا هەتا ئێرە، لەوە بە دواوە جیاوازی پەیدا کرد. کەواتە خودا هەوڵ دەدا بیر لە خۆی بکاتەوە بەڵام بیرکردنەوە لە بوونی ڕوت کاری کردنێ نییە بۆ چونکە بوونی ڕوت شتێکی نامتەعینە ئەمە دەتوانین بیر لە سی بکەینەوە لە شتێکی متعین بڵێن شتێک بۆ نمونە سوورە ئەندازی ئەوەندەیە شکڵی ئەوەندەیە تامی ئاوایە بەڵام وجودی مطلق هیچ تەعینێکی نیە شتێک هیچ تەعینێکی نەبێت ناکرێت بیری لێ بکرێتەوە کەواتە هەگێت دڵ دڵە خوددا لەو یەکەمین هەنگاوەیدا نەیتوانی کارێت لە زیات ئەوەی کە بیر لە بوونی مطلق تا بیر بیر لە چەمکێک چەمکێشی دژ بە چەمشی بوون کردەوە ئەو چەمکە بریتی بوو لە چی لە نەبوون ئەمە لە ڕوانگە هێگەلیوە دەتوانین هەر بە عیباراتی کتێبی پیرۆزیش هەندێک تەوزی ببینین ئەو دەمی کە خوددا لە لە قالبی دارێکی گڕگرتوودا دەگەڵ موسا قسەی کرد وەختێک موسا کی ئەتۆ چێی خدا پێی کوت من ئەوەم کە هەیە من ئەوەم کە هەیە یا بە دەربڕینێکی دیکە هەم ئەوەی کە هەم ئەوانە عیباراتی کتێبی پیرۆزی موسا کوتیە تو چێی دەگەڵ من دەدوێی بە شێوەی ئاگر چی من ئەوەم کە هەم یا هەم ئەوەی کە هەم لێرەدا هێگل تحلیلێک دەکا دەڵێ دەتوانین ئێمە ئەو ڕستەیە من ئەوەم کە هەم دەکرێت بە دوو بەشی دابەش بکەین من بەحسی فاعلی ناسکار یا شناسات من خەریکە ئەوەی دیکە دەناسێت و نییە من ئەوەم کە هەم چییە بابەتی ناسینە ئەوە هەمووی وڵامی خدا بە موسایە من ئەوەم کە هەم بەڵام هێگێت دەڵێ دەڵێ خدا لێرەدا تووشی قەیرانی شوناس دەبێت بۆ چونکە لە بەشێک لە ڕستەکەیدا وەکو فاعلی شناسە ئاماژە بەخۆی دەکا وەکو سوژە ئاماژە بەخۆی دەکا لە بەشێکی دیکە لە ڕستەکەیدا وەکو بابەتی ناسین یا وەکو ئۆبژە ئاماژە بەخۆی دەکا کەواتە ئەو ئاونات ئایا نەکەر لە شتە بێژیانەکاندا نەک هەر لە کۆمەڵگا ئینسانیەکاندا وەکو لە ڕوانگەی هێگەلەوە تەنانەت لە بوونی خودداشدا هەیە یعنی ئەو منطقە منطقی هەڵۆشاندنەوەی ئەسلی ئەم ئەو بوون تەنانەت خودداش دەگرێتەوە لە لە ڕوانگەی هێگەل هیچ شتێک هەڵناوێرێت هێگەل ئایا ئەمە دەتوانین فەلسەفەی هێگەل لە گشتایەتی خۆیدا وێنا بکەین دۆستان لە بیریانە گوتمان فەلسەفەی دوای کانتی دژکردەوەیەک بوو بە پارچە پارچەبوون و پاش پاشبوونی فەلسەفەی کانتی ئایا ئەوانەی دوای کانتی توانیان فەلسەفەی خۆیاندا لە پرۆژەیەشی واحیدا کۆبکەنەوە ئێمە ئێستا هەوڵ دەدەین فەلسەفەکەی هێگەلی لە پرۆژەیەشی واحیدا کۆبکەنەوە یعنی پوختەی فەلسەفەی هێگەلی لە هێڵکاریەشیدا نیشان بدەین هێگل دەڵێ ئەمە یەکەم جار دەتوانین ئاماژە بە ئیدەی ناوخۆ بکەین ئیدەی ناوخۆ ئیدەی ناوخۆ بریتە لە منطقە لۆژیک لە ئیدەی ناوخۆدا دەتوانین ئاماژە بە بوون بکەین ئاماژە بە نەبوون بکەین لە ئاکامی مشتومڕی نێوان بوون و نەبوون چ پێک دێ شتێک پێک دێ دەکرێت نێوی گۆڕانی لەسەر دابنێن فارسەکان بە سەیرورەت و ئەوانەی تەرجمە دەکەن ئەوە یەکێک لەو گرفتانەیە کەمە لە تەرجمەی کوردیدا تووشی دەبێت بوون بیگ بینگ ئەمە گۆڕان ئەگە بکرێ ئەو نێوەی لەسەر دابنین بریتە لە بیکامینگ بینگ دەگەڵ بیکامینگی جیاوازی هەیە چونکە بینگ حاڵەتێکی ڕاوەستا دەگەێنێ بەڵام بیکامینگ حاڵەتێکی بە گۆڕ دەگەیەنێ لە ئاکامی بەرەوڕووبوونەوەی بوون و نەبوون هیچ شتێک بوونی تەواو نییە هیچ شتێک نەبوونی تەواویش نییە بوون و نەبووم بوون و نەبوون هەردەم پێکەوە لە مشتومڕدان لە ئاکامی مشتومڕ و پێک هەڵپڕژانی بەردەوامی بوون و نەبوون سێ ساز دەبێت گۆڕان ساز دەبێت یا بیکامینگ ساز دەبێت دیارە فەلسفەی هێگێلی لەسەر مشتومڕی نێوان تێز و ئانتی تێز و بە وجود هاتنی چ ساز دەبێتەوە سنتێز تێز دۆخی سەتایی بەڵام تێز چونکە هەمیش ئانتی تێزەکەی خۆی لە هەناوی خۆیدا هەڵگرتووە تێز و ئانتی تێز پێکەوە ناتەباییان لە ئەنجامی ناتەبایی تێز و ئانتی تێز چ ساز دەبێت سنتێز ساز دەبێت دیسان ئەو سەنتێزەش کە ساز بۆ دوجار بۆ خۆی دەبێتە چی دەبێتە تێزێکی تازە کە ئەویش ئەنتیتێزی دیکە هەیە و هەر بەو چەشنی سنتێزی تازی لە پێک دێت کەواتە لێرەدا لە ئاکامی پێک هەڵنگوتن و پێک هەڵپڕژان و ناتەبایی نێوان بوون و نەبوون گۆران ساز دوای ئیدەی ناوخۆ دەتوانین بەحسی ئیدەی دەر لە خۆ بکەین ئیدەی دەر لە خۆ هەمان سروشتە جیهانی مادیە سروشت یا جیهانی مادی لە بەرامبەر ڕۆحدا جێگیر دەبێت دوایوی دەتوانین باسی ئیدەی بۆ خۆ بکەین ئیدەی بۆ خۆ کەواتە بەڕیز بە تەرتیب سەرەتا ئیدەی ناو خۆمان هەیە دوای ئیدەی دەر لە خۆمان هەیە دواتر ئیدەی بۆ خۆمان ئەو بریتە لە ڕۆح یا زەی یا هەمان گایست ئیدەیەک کەوا لە توانەوەی لە توانەوە لە ناو جەمسەری بەرامبەردا ڕزگاری هاتووە خۆی دیوەتەوە لە ژێر سەردێڕی ئیدەی بۆخۆ دەتوانین بەحسی ڕۆحی زەینی و ڕۆحی عینی و ڕۆحی ڕەها بکەین ڕۆحی زەینی ڕۆحی عینی و ڕۆحی ڕەها ڕۆحی زەینی ڕۆحی خوداگا و دەروونخوازە دوای ئەوە ڕۆحی عینیمان هەیە ڕۆحی عینی ڕۆحێکە کە یاسان یاساکانی خۆی دەهاوێژێتە دەرەوە و جیهانێکی ئینسانی دەخورتێن ڕۆحی زەینی هێشتا نەیتوانیوە یاساکانی خۆی منتەبق بکا بەسەر دەرەوە ڕۆحی زەینی هەر ئەوەندەی خودداگایە بەڵام ڕۆحی عینی یاساکانی خۆی دەهاوێژێت دەبێت ڕۆحی عینی لە چەند دامەزراوەدا خۆی نیشان دەدا یەک ڕۆحی عینی یاسا دوو هاکاری تاکە کەسی ئەخلاقی فەردی سێ، ئاکاری بە کۆمەڵ یا ئەخلاقێ جەمعی. ئاکاری بە کۆمەڵ دیسان چەند نمودی هەیە، نمودێشی بریتیە لە خێزان یا خانەوادە، نمودێشی بریتیە لە کۆمەڵگا یا جامعە، نمودێکیشی بریتیە لە دەوڵەت. کەواتە جارێکی دیکە بە باسەکەیدا دێمەوە. نموودەکانی ئاکاری بەکۆمەڵ لە چیدا خۆیان دەنوێنن؟ لە خانەوادە و جامعە و دەوڵەتدا. دۆستان دقەت بکەن ئەمە گوتمان فەلسەفەی هێگێلی بریتییە لە چی؟ لە بوونەوەی تۆماری ڕۆح لە مێژوودا. ئەوانە خێزان و کۆمەڵگا و دەوڵەت و ئەوانە ئەوانە هەموو بریتین لە قۆناغەکانی بوونەوەی ئەو تۆمارە ئەو تۆمارە کە دێ ئەوەڵ خێزان دادەمەزرێنێ دوای جامعە دادەمەزرێنێ دوای دەوڵەت دادەمەزرێنێ دەوڵەت یەکێک لە ئەنجامە بەرزەکانی بوونەوەی تۆماری ڕۆح لە مێژوودایە ئەمە پرسیار ئەوەیە ئایا ئەو پەڕی گەشە و نەشەی ڕۆح لە مێژوودا بریتە لە دەوڵەت نا چونکە ئەمە هێشتا لە چوارچێوەی ئیدەی بۆ خۆش تێشی دیکەش هەیە کە من نەماموس ئەو سیە ڕۆحی ڕەهایە ئەم لێری دەموس کەواتە ڕۆحی ڕەها هەر لە درێژەی هەر لە درێژەی A و B دایە C بریتیە لە ڕۆحی ڕەها ڕۆحی زەینیمان هەیە ڕۆحی عینیمان هەیە و دواتر ڕۆحی ڕەهامان هەیە چۆن ڕۆحی عینی هندێک دەرکەوتێ هەیە دەرکەوتەکانی ڕۆحی عینی بریتین لە یاسا و ئاکاری تاکە کەسی و ئاکاری بە کۆمەڵ دەرکەوتەکانی ڕۆحی ڕەهاش بریتین لە هوەر و ئاین و فەلسەفە کەواتە لە ڕوانگەی هێگەلەوە ئەو پەڕی گەشەی مێژوویی یا ئەو پەڕی گەشەی گایس بریتی نیە لە دەوڵەت ئەو پەڕی گەشەی ڕۆح بریتیە لە چی لە فەلسەفە بێگومان مەبەستی هێگەلیش لەو فەلسەفەی هەر فەلسەفەی خۆیت ئەو فەلسەفەی کە بتوانێت ئاوا فۆرمۆڵی گەشە و نەشەی گایست بەڕوونی بە شێوەی فۆرمۆڵ ئاسا دیاری بکات ئەوە پوختەیەکی زۆر گردوکۆلە بۆ چوونەکانی هێگێلی فیلسوفێکی دیکە کە ناکەوێت تا خانەی ئایدیالیستە ئاڵمانیەکان بەڵام بێگومان هەر لە درێژەی نەریتی هەگەلیدا بریتە لە کارل مارکس مارکس فیلسوفش یەکجار زۆر گرنگە مارکس بە خۆی ڕستەیەکی زۆر بە نێوبانجی هەیە دەڵێ فەلسفە بە دوو بەشدا بەش دەبێت فەلسەفەی بەر لە من و فەلسەفەی دوای من مارکس دەڵێ بەگشتی فیلسوفان بەر لە من دەیانویست دنیا تەفسیر بکەن فەلسەفە ئەرکەکەی بەر لە مارکس بریتی بوو لە تەفسیرکردنەوەی جیهان بەڵام مارکس کوتی ئەمە نامهێوێت جیهان تەفسیر بکەم فەلسەفە دوای من هەر کێشی دیکەی لە ئەستۆیە هەرشی فەلسەفە بریتە لە چی لە گۆڕینی جیهان نەک تەفسیری جیهان تەفسیر پارادایمی پێش مارکسیە بۆچوونەکانتان ساز کرد مارکس ئەڵبەت ئەو بولەرزەیە لە جیهانی ئەندیشەدا نەما و جیهانی سیاست و کۆمەڵگاشی گرتەوە زۆرێک لە شۆڕشە گرنگەکانی سەدەی بیستم لە سەرینساوی بچووی مارکسیستیەوە ئاوی دەخواردەوە فەلسفەی مارکس و ئەندیشەی مارکس سێ نەریتی عقلانی زۆر پێشکەوتوی پێکەوە تێکەڵ دەکرد یەکەم، فەلسەفەی ئاڵمانی، دووەم، ئەندیشەی سیاسی فەرانسەوی و سێیەم، زانستی ئابووری ئینگلیسی. ئەندیشەی مارکس هەر بارتەقای فەلسەفە کورت نەدەبۆ، بارتەقای ئەندیشەی سیاسیش کورت نەدەبۆ، بارتەقای نەزەریەی ئیقتسادیش کورت نەدەبۆ، بەڵکو ئەوانەی هەموو لە خۆ دەگرت. فەلسەفەی مارکس تێکەڵاوێک و سەنتێزێک بوو لە فەلسەفەی ئاڵمانی، ئەندیشەی سیاسی فەرانسەوی و. نەزەریەی ئابوورییە ئیقتسادی ئینگلیسی. لە باری فەلسەفییەوە فەلسەفەی مارکس درێژەی فەلسەفەی هێگێلە. مارکس زۆربەی هەرە زۆری تێزە فەلسەفییەکانی هێگێلی پەژراند، بەڵام هێندێک مخالفەتیشی لەگەڵ کرد. لەو مخالفەتانەدا مارکس لەژێر کارتێکردنی فیلسوفێکی دیکە بوو. فۆیرباخ Feuerbach یەکێک لەو فیلسوفە مادیانە بوو کە خوێندنەوەیشی مادی و ماتریالیستی لە فەلسفەی هێگەلی هەبوو کەواتە فەلسفەی مارکسی دەکرێت بڵێ تێکەڵاوێک بوو لە فەلسفەی هێگەل و فەلسفەی فۆیرباخ برایان مەگی فەلسفەی مارکس لە دە خاڵدا کورت دەکاتەوە ئەو خاڵانە بریتین لە ئەوانە کە ئەو دە خاڵانە هەڵبەت هەمویان ڕێکن دەگەڵ بۆچوونەکانی هێگەلی یەک واقع دۆخێکی نەگۆڕ نییە لە ڕوانگەی مارکس بەڵکو پێواژۆیەکی مێژوویە فراەندێکی تاریخی ئەوە یەکەمین تێزی فەلسفی مارکسی کە دۆستان دەتوانن هاو شێوەی و شەباهەتی ئەو قسانە دەگەڵ بۆچوونەکانی هێگەل زوو تەشخیز بکەن کەواتە تێزیەکم واقع دۆخێکی نەگۆڕ نییە بەڵکو پێواژۆیەکی مێژوویە تێزی دووەم دەواازەی تێگەیشتنی واقع تێگەیشتنی چیەتی گۆڕانکاریە مێژوویەکان ئەمەگە دەمان هەوێ بزانین واقعسیە دەمان هەوێ جیهانی بوون بناسین دەبێ گۆڕانکاری مێژووەکانیان بناسین ئەگەر ناسینی جیهانی دەرەوە کلیلێکی هەبێت ئەو کلیلە بریتە لەسی لە ناسینی گۆڕانکارییە مێژووییەکان. تێزی سێیەم، گۆڕانکارییە مێژووییەکان کوێر و بێ ئامانج نین، بەڵکو یاسا و فۆرمۆلێکی شیاوی دۆزینەوەیان هەیە. بە گشتی فەلسەفەی مێژووی مارکس بریتی بوو لە دیتنەوەی ئەو فۆرمۆلەی مێژوو چۆن گەشەی کردووە هەتا ئێستا و لەوە بەدواوە بە چ مەسیرێکدا گەشە دەکات. فۆرمۆلێک کە هەم ڕابردووی مێژوو بە ئێمە نیشان بدا هەم داهاتوەکە مێژوو لە ڕوانگەی مارکسەوە وەکو بوونەوەرێک وایە کە گەشە دەکات بەڵام گەشەی ئەو بوونەوەرەی شیاوی ئەوەیە کەش بکرێت لەلایەن بەشەرەوە تێزی سێم ئەم یاسا یعنی یاسای گەشەی مێژوو لەسەر چی دامەزراوە لەسەر پەیوەندی نێوان تێز و ئانتیتێز و سنتز ئەوانە هەموو بۆچوونی هێگێلیان تێزی پێنجەم ئەوەی ئەم یاسایە یعنی یاسای گۆڕان بەردەوام چالاک ڕادەگرێ بریتە لە لە خۆناموبوون یعنی هەبوونی ئانتیتێز لە هەناوی تێزیدا چونکە هەمیشە ئانتیتێز لە هەناوی تێزیدایە کەواتە ئەو مشتومڕە هەمیشە هەیە و گۆڕانکاری لە مێژوودا شتێکی هەمیشەیە هەتا دەگەین بە کۆتایی مێژوو شەش، ئەم پێواژۆیە یەنی پێواژۆی گۆڕان بە ئیرادەی ئینسان نییە، بە گوێرەی خواست و ویستی ئینسان نییە، بەڵکو بە پێچەوانە، خواست و ویستی ئینسان بەبێ ئەوەی کە بۆ خۆی بزانێت، چ بۆ خۆی بزانێت چ بۆ خۆی نەزانێت، چ ئینسان ددانی پێدا بهێنێت چ ددانی پێدا نەهێنێت، چ گوێڕایەڵی بێ و چ گوێڕایەڵی نەبێ، لەژێر کارتێکردنی ڕەوتی گشتی مێژوودایە. مێژوو وەکو بوونەوەرێکی زۆر گەورەدا گەورە وایە کە دێ و حەڕەکەت دەکا هەندێک لە ئینسانەکان خۆیان لەگەڵ حەڕەکەتی مێژوو ڕێک دەخن بەڵام هەندێک لە ئینسانەکانیش خۆیان لەگەڵ حەڕەکەتی مێژوو ڕێک ناخن کەواتە سیان لێ دێت بێگومان قوربانی بن ماکس پێی وا بوو ئەرکی سەرشانی ئێمە ئەوەیە ئەرکی سەرشانی زانستە کۆمەڵایەتەکان ئەوەیە چۆنیەتی گەشەی یا چۆنیەتی گۆڕانکاری کۆمەلگا بناسی و خۆی لەگەڵ ڕێک بخات نەک مخالفەتی لەگەڵ لەو مخالفەت کردنەدا ئەوەی تێدا دەسێ مێژوو نیە بەڵکو ئەو ئینسانەیە کە خەریکە لەگەڵ مێژوو مخالفەت حوت ئەم پێواژوێ هەتا کەی درێژەی دەبێت تا ئەو کاتێک کە هەموو دژوازیە دەرونیەکان لا دەسێت هەتا دژوازیە دەرونیەکان بمێنن ناتەباییەکان و گۆڕانکاریەکانیش هەردەبێت کاتێک گۆڕانکاری نابێ ئێمە بگەین بە دۆخێک کە بڵێن دۆخێک هەیە ناتەبایەکەی دۆخە ناتەبایەکەی لە هەناوی خۆیدا هەڵنەگرتو هەشت کاتێک گەیشتین ئەم ئاستە ئیتر لەوە بە دوا مرۆڤ چارەنووسی خۆی بۆ خۆی بەدەستەوە دەگرێ و گوێڕایەڵی هێزەکانی دەرەوە نییە هەتا ئێرە هەتا ئەو جێی کە مێژوو لە گۆڕاندایە مرۆڤ کۆیلەی هەندێک هێزی دەرەوەی خۆیەتی بەڵام ئەگە مێژوو گەیشتە ئەو دەریامەندەی کە ئیتر گۆڕانکاری تێدا وەدی نەیە و ئیتر دۆخی ناتەبا لە هەناوی دۆخەکاندا بوونیان نەبێت لەوە بەدوا مرۆ دەتوانێت بگاتە ئاستێک کە بۆ خۆی چارەنووسی خۆی بەدەستەوە بێت تێزی دواتر ئەو پەڕی فراژووبوونی مرۆڤ لەو حاڵەتەدا مرۆڤ هەتا نەگاتەوە حاڵەتە ناتوانێت شکوفا بێ یا فراژوو بێت و هێزی دەیەم ئەو کۆمەڵگای کە ئەو دۆخەی تێداوە دیدێت دۆخی ئارام گرتنی دوایی ئەو کۆمەلگا پارچە پارچەیە نییە کە لە ڕوانگەی لیبرالیستەکانەوە پێناسە دەکرێت کۆمەلگایە کە لە تاکەکانەوە تاکی لیبرالی پێکات بێت وەڵکو کۆمەلگایەکە کە پێت بەپێچەوانە ئینسانەکان وەکو تاک لەو گشتەیدا کە بریتی لە کۆمەلگا تواونەتەوە فەلسفەی هێگل و فەلسفەی مارکس گرنگی بەسی دەدا گرنگی بە گشتایەتی دەدا نەک بە تاکایەتی ئەو کۆمەڵگایە کە کۆمەڵگای دواییە کۆمەڵگای لیبرالیستی نیە کە لە تاکەکانەوە پێکهات بەڵکو کۆمەڵگایەکە کە تاکەکان لەو کۆمەڵگایەدا جوابێت لە باری ئابووریەوە دیارە مارکس پێی وایە هەندێک شت هەن ژێرخانن هەندێک شتیش هەن ژوورخانن زیربەنا و ڕووبەنا هەرگیز وانە ژێرخانەکان بەهۆی ژوورخانەکانەوە دیاری بکرێن ئەوە دەتەرمینیسمی ئیقتساد دەتەرمینیسمی ئیقتسادی کەوەپام مارکسی دەدرێ ماناکەی ئەوەیە دەتەرمینیسمی ئیقتسادی یعنی هەرچی هونەرە ئەندیشەیە فەلسەفەیە دینە ئەدەبیاتە ئەوانە هەمویان بەستراوە بەچین بەستراون بە دۆخی ئابووری ئەو کۆمەڵگەیە لە دەربڕینێکی دیکە مارکس بە تۆ دەڵێ تۆ بە من بڵێ ئەو کۆمەلگایە لە چ ئاستێکی ئابووریدایە من پێت دەڵێم ئەو کۆمەلگایە هوەرەکەی چیە دینەکەی چیە ئەدەبیاتەکەی چیە ئەو ئەو بۆچونە پێی دەڵێن دتەرمینیسمی اقتصاد دیارە لە باسی مارکسیدا و هەروەها لە باسی فیلسوفەکانی دیکەدا زۆر بابەتی شیاوی ئاماژە ماون کە ئەمە لەبەر کەمبوونی کات ناچارین کە هەر بەوەندا ڕازی بین دۆستان ئەگەر بۆچوونێک یا پرسیارێک یا تێبینی شیان هەیە بکەن Thank you. ڕاستی ئەم وەختی بۆ خۆم بە شعوری خۆم ئازاد دەکەم زۆر جاران دەبێت نا ئەسڵەن زانی و زۆر جاران دەبێت دەبێت بێت بە ئازادی من شێتێکە کە لەسەر دەگرن بە زۆرێک لە قەوارن وەختی ئاگادارنێ زۆر ڕاحەتیان دەکەن زۆر ڕاحەتیان دەکەن بەڵام کەسێک هەر زیاتر ئەوانە ئەو جۆرگان لەسەر چی بنایەتان بزانن کە پێیان وایە بەڕاستی ئازادی ئەهاوت بێ بەستە بە زانین هەڵبەت ئەگەر وەڵامی و پرسیارەی لە ڕوانگەی کانتەوە بدەینەوە دەبێت بە جوورشی وەڵامی بدەینەوە لە ڕوانگەی فیشتەوە دەبێت بە جوورێکی دیکە لە ڕوانگەی کەسانی و کومار شوانەوە دەبێت بە جوورێکی دیکە ئەمە بە قولی جەناب دەگە هەر بگەڕێنەوە بۆ شهودی خۆمان ڕاستەکەی ئەوەیە زانین پەیوەندی لەگەڵ ئازادی ئەوەیە زانین سنوورەکانی ئازادیمان بۆ دیاری دەکەن چۆن یعنی پێمان دەڵێ لە شو دەتوانین هەڵ سوڕین لە شو ناتوانین هەڵ سوڕین زۆر بەگشتی بڵم کاتێک ئێمان بۆ نمونە یاسایشی زانستی کەشف دەکەین قانونشی علمی کەشف دەکەین ئەو قانونە علمیە دوو لایەنی هەیە لایەنیشی ئەوەیە کە دەستی مە ئاوڵا دەهێڵێت کۆمەکمان دەکا یاریدەمان دەدا زۆر کار بکەین کە پێشتر پێمان نەدەکرێت بەڵام لە زۆر بارەوەش پێمان دەڵە کە ناتوانین چ بکەین پێمان دەڵەکە چ کارێکی نەکەین کە ئەگەر بیکەین لە خۆڕایە کەواتە من بە بڕوای خۆم زانین پەیوەندی دەگەڵ ئازادی و هەلسوڕان و عملکردن ئەوەیە زانین سنووری نێوان ئەمە زیاتریش دەگەڵ لەمپەرەکان بەرەوە دەبێتەوە بە بڕوایم بۆ چونکە تۆ وەختێک دەزانی ئێرە دیوارە ئەگە مستەقیم بڕۆیوە دیوارەکە دەکەوی ڕێگاکە دەگۆڕی بێردا ناڕۆی زانین بۆ دیار دەکات بە شۆدا بڕۆی بە شۆدا نەڕۆی ئەگە بە شۆدا بڕۆی زیاتر وەمانەکان دەکەوی ئەسن عقلانیەتی نەقادی لەسەر سی ساڵ دەبێتەوە لەسەر ئەوەی ساڵ عقلانیەتی نەقاد بوو لەسەر ئەوەی ساڵ دەبێتەوە کە ئێمە هەتا ئەو کاتەی کە بۆچوونەکانمان بەرخوردی دەگەڵ واقع نەکردووە هەر لەگەڵ بۆچوونەکانی خۆمان ڕاحەتین ئەما هەتا هەتای لەگەڵ بۆچوونەکانی خۆمان ڕاحەت نین بۆ چونکە لە کاتێکی بەدواوە بۆچوونەکانی ئێمە لەگەڵ واقع تێک هەڵدەنگون لەوێ ئەمە دەبێ ڕابوەستین قسەی من ئەوەیە ئەو کەسێک کە هۆشی عاتفی لەسەرێ ئیحساس دەکات دەبێت دابنیشێ و پێش ئەوەی کە لەو دیوەی وە دەربکەوێت ڕێگای چوونە دەرەکەی بناسێ لەوانەیە ئاسانتر وە دەربکەوێت و بەرخوردی دەگەڵ واقع کەمتر بێ هەڵبەت هەمیشەش هەروانیە جاری وایە ئمە ناسی نیشمان هەیە ئەمە دەگەڵ واقع هەر تێک هەڵدەنگوین بە جۆرە ئەوەی کە ڕادەی ناسینمان لە واقع چەندێت بە گشتی ڕاستە قسەی جەناب ڕاست ئەوانەی هوشی عاتفیان لەسەرترە هەڵسووران و تەحڕکیان زیاترە ئەمە زیاتر ئەمە دەتوانین ئەسڵەن مقایسە بکەین ببینین ئەوە چێشی پێ بووە بۆ یەکێک بزانین چی لێتر بۆ یەک ئا ئەو ڕوحە ئەو تۆماری ڕوحی زیاتر بۆ کراوەتەوە یا کەمتر بۆ کراوەتەوە ئەو ڕەخنەیە بەرەوڕۆی هێگێلی کراوەتەوە بەڕاستی هێگێل بەداخەوە هەندێک بۆچوونی ڕاسیستی و نژاد پەرستانی هەبوو هێگێل ئەو دەمی کە بەحسی فەلسەفەی کردووە مەبەستی لە فەلسەفە فەلسەفەی خۆی بوو ئەو دەمی کە بەحسی دەوڵەتی کردووە مەبەستی لە دەوڵەت دەوڵەتی ئەو کاتی پرۆس بوو کە بۆ خۆی تەبعی ئەو دەوڵەتەی بوو زۆر کەس ئەو ڕەخنیان ئاراستەی هێگەلی کردو ئەگەر دەورانی دەوڵەتی پرۆس بەسەر بچێت کە هەروەک بەسەر چوو ئەگەر دەورانی زاڵبوونی فەلسەفەی هێگەل بەسەر بچێ هەروەک بەسەر چوو ئایا ئەو قسانی هێگەل چەندە احتباریان دەبێت بۆ کەسانی کە ئێستا شێگەلی دەگەڕێنەوە سەر مەنتقی هێگێلی دەگەڕێنەوە سەر بناغەکانی بیری هێگێلی زۆرێک لەو نەتیجانی کە هێگەل بۆ خۆی گرتوویە بۆ نمونەوەی کە دەڵێت ئەو پەڕی ڕاژوبوونی دەوڵەت هەر ئەو دەوڵەتی پرۆسەیەکە کە ئێمە دەیبینین ئەو بۆچوونانە لە ڕوانگە هێگەلیەکانە و زۆر زیدینی هێگەلیەکان زیاتر دەگەڕێنەوە سەر ئەو منتقەی کە لە بناغەدا جیاوازی هەبوو دەگەڵ منتقی هەرستوی شێوەی بیرکردنەوەیان بە شێوەی هێگێلییە، ئەلفبای بیرکردنەوەیان بە شێوەی بیرکردنەوەی هێگێلییە نەک ئەو ئاکامانەی کە خودی هێگێل پێی گەیشت ئیلزامەن هێگێلییەکان هەموو پێیان بگەن. ئەوەش بڵێم کە دوای هێگێلی شوێنکەوتەکانی هێگێل، پەیڕەوانی هێگێل دوو دەستە بوون، هەم هێگێلی ڕاستمان هەبوو هەم هێگێلی چەپمان هەبوو. هێگێلی ڕاستەکان زۆر محافزەکار بوون، کەسانێک بوون کە بە هیچ شێوەیەک نەیاندەویست بەحسی هەوڵی یا کردەوەی شۆڕشگێرانە بکەن، کەسانێکیش هەر فەلسەفەی هێگێلیان لە گشتایەتی خۆیدا قبول نەکردووە کەسانێکیش فەلسەفەی هێگێلیان قبول کردو بەڵام هەندێک شوێنی فەلسەفەکەیان ڕەخنەکاری کردووە بەو ڕەخنەکاریانەوە فەلسەفەی هێگێلیان قبول Thank you. لە یاسا ئایمینەکان سەربازەکانی بریتین لە چی لەو ئستنتاز مشاهدەتیانە کە دەکرێت بۆ دەڵم بۆ فەرماندێ ئەوانە سەربازن سوکە لە شەڕێکی زۆر گرینگە فەرماندەکە بۆ خۆی ڕاستەوخۆ ناسێتە بەرەکانی شەڕ وەکو سەربازەکانی دەنێرێتە پێشەوە لە تاقیکاری زانستیەکاندا کەم وهەیە یەک یاسا بەگشتی خرێتە بەر تاقیکاری تاقیکاری ناکرێت چونکە زۆر کلی ماویستی تا زانست چونکە چکۆڵە چکۆڵەنە دەکرێت بە ئاسانی تاقیکاری بکەن ئەگەر لە تاقیکاری سەرکەوتن سەرکەوتنەکانی چییە یاسا شتێکە ئەگەر ژێریش کەوتن دیسان ژێرکەوتەکەشیان و شکستێنانەکەشیان نە شکستێنانی یاسا گشتی ماکسیدا بوو کە بواری اقتصادیەوە کە زیو بەنای دادەنێ مارکسیستە نوێیەکان فەرهەنگیان زۆر بنیمە ئەوان چۆن شووی خۆیان دەبەستنەوە بە مارکسەکە ئەگەر ئەوان دەوێدا مەسەلەن فرانکۆتەکان فەرهەنگ و هونەر و ئەوانە تەواو بە چەمکێکی مهم لە زانمایدادەن مارکسیستە نوێیەکان بەبێ ئەوەی کە گرنگایەتی بابەتی ئابووری ڕەت بکەنەوە پەیوەندیەکە دەکەن بە پەیوەندیشی دوولایەنە بە زمانشی زۆر زۆر سادەتر دێتێرمینیسمە اقتصادیەکەی ڕەت دەکەنەوە ئەوەن ڕاستە ئابووری و پەیوەندیەکانی بەرهەمهێنان و کەرەستەی بەرهەمهێنان هەموو ڕاستی تاسیریان هەیە لە دین و لە ئەدەبیات و لە هونەر و لە ئەندێشەدا بەڵام تاسویری پێچەوانەشە فکر و فەلسەفە و ئەدەبیات و هونەریش تەسیریان لە وەزعی ئابووری هەیە پەیوەندیەکە دوولایەنەیە یەکلایەنە نییە ئەڵبەت خودی مارکسیش ئەو پێداچوونەوەی هەبوو بەڵام دوای ئەوەی کە پێداچوونەوەشی هەبووە دیسان هەردێک کوت لەو دوو لایەنانە لایەنێکی زۆر بەهێزترە لایەنەکەی دیکە کەم هێزترە ئەو لایەنەی کە لە ڕەوابتی تەوریدەوە ڕۆبەناکان متعین دەکرێت ئەو زۆر تەویترە لە ڕاپتە پێچەوانەکان دۆستان ماندوو نەبن